بەڵکو ئەوان ئەو ڕاستیەیان بە درۆ دانا کاتێ هاتە سەریان کە پێغەمبەرە و قورئانی لە خواوە هێنایە سەریان و ئەوان لە حاڵێکی سەر لە شێواویدان و هەر تاوێ لە بارەی پێغەمبەرەوە شتێ ئەڵێن جارێ ئەڵێن شاعیرە و جارێ ئەڵێن سیحربازە و جارێ ئەڵێن درۆزنە و هەتا دوایی. تبصرة وذکری لکل عبد منیب. بۆ بەرچاو ڕوونکردنەوە و بۆ ئەوەی ببێ بە مایەی بیرکردنەوە بۆ هەموو بەندەیەکی بۆ لای خوا گەڕاوە کە تێ فکرێ ئەبێ خوایەک هەبێ دنیایەکی وا جوانی دروست کردبێ و چاکە و خراپە بێ سەرنجام نەهێڵێتەوە بل هم فی لبس من خلق جدید. ئایا ئێمە دروستکردنی یەکەم جاری ئادەمیزاد سەری لێ شێواندین و ماندووی کردین تا هی دووهەم جارمان پێ نەکرێ؟ نەخێر، بەڵام ئەمانە لەبارەی دروستکردنەوەی جاری دووهەمەوە سەریان لێ تێکچووە و کەوتوونەتە گومان و دوودڵییەوە. ئەی ئادەمیزاد یا ئەی ئادەمیزادی بێ باوەڕ تۆ ئەم ڕۆژەت فەرامۆش کردبوو و لە یادی خۆتت بردبووەوە و ئێستا ئێمە پەردەی سەر چاوتمان لادا و چاوت ئێستا زۆر تیژە و هەموو شتێ بە باشی ئەبینێ. وقال قرینه هذا ما لدی عتید. جا لەویادا ئەو کافرە لای خوا شکات لەو کەسە یا ئەو شەیتانە ئەکا کە لە دونیایا گومڕای کردووە و ئەو کەسە یا شەیتانەکەیش داکۆکی لە خۆی ئەکا و بە خوا ئەڵێ ئەی پەروەردگاری ئێمە من طوغیانم پێ نەکردووە ئەو بۆ خۆی لە گومڕاهیەکی دوور ڕۆشتوودا بوو. یوم نقول لجهنم هل امتلئت وتقول هل من مزید یادی ئەو ڕۆژە بکەرەوە کە ئێمە بە دۆزەخ ئەڵێین و لێ ئەپرسین ئاخۆ پڕ بوویت لەوانەی ئەبێ تیاتا سزا بدرێن ئەویش لە وەڵاما ئەڵێ زیاتر هەیە بۆمیان بنێرن؟ دەسا خواو ڕۆژی قیامەت بە ئایەتی قورئان بخەرەوە یادی هەرکەس لە هەڕەشەی من ئەترسێ. لە جابری کوڕی عبداللەوە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم هاتە ژوورەوە کەسانێک قورئانیان دەخوێند فەرمووی قورئان بخوێنن مەبەستتان پێی ڕەزامەندی خوای گەورە بێت پێش ئەوەی خەڵکانێک بێن کە بەکاری بهێنن وەک پەرداخێکی ئاو یان کە بۆ خواردنەوەی هەر شتێک بەکاردێت پەلەی لێ دەکەن و دوای ناخەن. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی محەممەد سەدیق المەنشاوی خوێندنەوەی فەزائیل و شکۆی سووڕەتەکان مامۆستا بەکر حەمە سدیق. خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەممەد شێخ سەمیع. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.